شەهرەزاد و تیەگێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار عبدوڵا کوڕی معەممەری قەیز و توێتی ساڵێکیان چوون بۆ حەج کە ڕێوڕسمی حەجم تەواو کرد گەڕامەوە سەرگۆڕی پێغەمبەر درودی خوای لەبێ گوێم لە ناڵین بوو کەورتر گوێم گرت گوێم لێی بوو کەسێک ئەیوت گمەی کۆتری سەر مەزاری تۆ بولبولی سینەی هێناوەتە گۆ پەژارەی کیژە گۆرانی بێژێک وای کرد بۆی بکەی هاوار و ڕۆڕۆ ئەمجا دەنگەکە کپ بوو کەمێک سرم سوڕما هێندەم زانی دەنگە گڕەکەم هاتەوە بەرگوێ کە هاوارم لە بۆ یارم لە تاریکی شەواهێنا شەپۆلی دەریای تاریکی کۆتایی بەخۆشی هێنا وتی منیش بەرەو دەنگەکە چووم هەرزەکارێکم بینی زۆر ناسک و جوان کە فرمێسک بە گۆنایدا جۆگەلەی بەست بوو وتم ڕۆڵە گیان چۆنیت کەمی ڕامە وتی من باشم وتی ئەو باشە تۆ چیت ئەیژوتی عەبدوڵای کوڕی معەممەر قەیسیم هەرزەکارەکەوتی هیچت پێویست نییە عەبدوڵاوتی لەو باخەدا بووم گوێم لە دەنگت بوو هاتم بە قوربانت بم هەرزە کارەوتی دابنیشە دانیشتم منیش عتەبەی کوڕی حەبابی کوڕی منزیرم لە مزگەوت نوێژمە کرد لە کاتی کڕنوش بردنم بۆ خی پەروەردگار کۆمەڵێک کەنیزەکم بینی هەریەکان مانگێک بوون بۆ خۆیان لە ناوەڕاستیاندا کەنیزەکێکە بوو هەر زۆر ناسک و جوان لەسەر سرم وەستاوتی ئەی عەتەبە داوای چیەکەی لەو کەسەی ئەبێتە هاوسرم ئەمجا لێدا ڕۆیشت ئیدی نەم بینیەوە ئێستاش جێ بە خۆم ناگرم بووی هەناسێ کێڵکێشا و بورایەوە کە بە ئاگا هاتەوەم شعرەی وت هەرچەندە دوور بن دڵ ئەتان بینێ هی ئێوەش وێنەی منتان بۆ دێنێ دڵ و دیدەکەم بەداخە بۆتان ڕحم لاتانە و یاداشتی دوێنێ ژێنم خۆش نابێ تا نەتان بینم بە ئێوە وڵات بەهشتێ دێنێ پێمت ئەتەبەجان تۆ بەبکە کێشەکەی تۆ گەورەیە ئەویژوتی هەیهوو براکەم هێشتا شەو کۆتا نەببوو وتم هەستە با بڕۆین بۆ مزگەوت دوای هەندێ نوێژی بەیانیمان کرد تاکو نیۆڕۆ هەر لە مزگەوت ماینەوە دوای نوێش هێندەمان زانی کۆمەڵە کچێکی نازدار هاتن لە عتەبیان پرسی چی ئەزانی لەبارەی ئەو کچەوە کەویستی شوت پێ بکە عتە بە پرسی چیەتی وتیان باوکی بردوێتی و چۆ بۆ شاری سەماوە منیش ناوی کچەکەم لێ پرسین وتیان ناوی ڕیای کچی غەریبی سەلیمیە عەتەبە سەری بڵند کرد ئەم دوو دێڕەی وت ئایڕیا چەندە کە شۆخ و شەنگی بەرەو سەماوە لێتدا ئاو زەنگی وشک بووکانی فرمێسکی چاوان ئێستا قەرزیەکەم زۆر بە بێدەنگی منی ژوتم هەستە با بڕۆین بۆ کۆڕی پشتیوانان ڕۆشتن کە سلااومان کرد زۆر جوان وەڵامیان داینەوە منیش پرسییم خەڵکینە ئەم عەتەبەیە و باوکیتان پێچۆنە وتیان بەگزادەکانی عەربن ئەم جاوتم هاتووم داوای یارمەتیدانتان لێ بکەم لە شاری سەماوە بۆ ئەم پیاوە وتیان بە چاوان ئەمجا لەگەڵم هاتن بۆ شاری سەماوە گەڕین تاکو و تیرەی بەنی سەلیممان دۆزیەوە و غەریب زووتر زانی بووی کە میوانی ئەوین بەرەو ڕوومان هات بەخێری هێناین ئێمەش وتمان هەربژیت ئێمە میوانی تۆین وتی ماڵ ماڵی خۆتانە ئەم جا بانگی کردە کۆیلەکانی هاتن و ڕاخەریان ڕاخست مەڕیاندا بە زەویدا ئێمە ژوتمان نمەکت ناکەین تاکو و داواکاریەکەمان جێبەجێ نەکەی ئەویش پرسی داواکاریتان چییە؟ وتمان هاتوین داوای کچەکەت بکەین بۆ عتەبەی کوڕی حەبان کوڕی منزیر ئەیژوتی بەڕێزان ئەوە لە دەست مندا نییە هەر ئێستا چم پرس بەخۆیەکەم بە تووڕێەوە هەستا و چوە لای کچەکەی لی پرسی ڕیا ڕیاوتی باشە با بە ئەدبینم تووڕیت بۆچی باوکی وتی کۆمەڵ خەڵکێکی پشتیوانان هاتوون داوای تۆم لێکەن ڕیاوتی چێ داوای کردوم باوکەکە وتی بۆ کوڕێکیان بە ناوی عتەبەی کوڕی حەبانە کچەکەژوتی وەکو بیستومە عتەبە خاوەن پەیمانانی خۆەتی ئەش زانی چی ئەوێ باوکی وتی سوێندم خواردووە نەدەم بە عتەبە چونکە بیستومە بە خراپ ناوی بردوم ڕیاوتی بابەجان پشتیوانان کەسانێکی پەسەند و بەنرخن کارێک بکە ناشرین نەبی باوکی پرسی جاچی بکەم باشە ڕیاوتی مارە یەکەم هێندە گران کە لایەن کە پێیان جێبەجێ نەکرێت باوکە بە کچەکەی وت زۆر ڕاستەکەیت و چووە لای میوانەکانی ئەم جار ڕووی کردە میوانەکانی وتی کێ نوێنەری کوڕەکەیە منی ژوتم من وتی دەکەوا بوو مارەی ئەمانەی پێ دەڵێم بۆم بێنە کچەکەمت پیرۆز بێ مارەیەکەی هزار بازنگی زێڕ پێنج هەزار درهم پەنجایی، دەستکاری هەجەر، سەد جل و ئابای تووکی قو و بزنومەڕ. منیژوتم چی ئەڵێی ئەیخێنە بان چاومان. ئەم جا عبدوڵا کەسێکی نرد لە پشتیوانان بۆ شاری مەدینە. هەموو داواکراوەکەی باوکی بوو بە زیادەوە. هێنای مەڕێکی زۆر سربڕە سفرە و خوان لە گەڕەکتا ڕەخرا، هەلهەلە لێدرا، ئاهەنگ جەڕدرا، چل ڕۆژی ڕەبەق زەماوەند بوو. ئەمجا باوکی بووکە وتی فەرمونون بووکەکەتان ببەن ئێمەش کەژاومان بۆ خستە سەر پشتی وشتر و چەندین بار هێستری دیاری و جیازیمان لەگەڵ هێنا کاروان کەوتە ڕێتاک و نزیکەی قۆناغێکمان مابوو بۆ ناو شاری مەدینە هێندەمان زانی شۆڕە سوارێک پەیدا بوو وابزانم لە تیرەی بەنی سەلیم بوو شاڵاوی بۆ کاروانەکەمان هێنا چەند کەسێکی لێ کوشتین و عتەبەی تازەزاوە لاوزەنگیدا چوە بەرامبەری دوایی چەند پەلامار ئەتەبە لە سەرپشتی ئەسپەکە کەوتە خوارەوە ئێمەش چوینە سەری ڕوانیمان ئەتەبە مردووە هاوارمان کرد ئاخ و داغ بۆ عەتەبە تازە بووک لە کەژاوەکەەوە خۆی فرێدایە سەرعەتە بە و زۆر گریا بەسەریدا لەو لایشەوە سوارانی ئەو دەوروبەرە پەلاماری شۆڕە سوارەکەیاندا ڕاویانە ئەمجا لە کۆڵ کاروانەکە بووە بووکە بەم شێوە لاواندیەوە سەبرم گرت تاکو دڵ ئازادە بێ لەگەڵ تۆ ڕۆحم بەڵک و شاد بێ ڕاستیشت دەوێ ئەبوو زووتر من بۆ تۆ ژیام هەر بەردبات بێ دواتر هەناسێکی قوڵی هەڵکێشاو مرد ئێمەش بە گریان و چاوی فرمێسکەوە بۆ هەردووکیان یەک گۆڕمان هەڵکەن هەر لەوێ ناشتمانن ئیدی گەڕامەوە ناو تیرەکەی خۆم و حە ساڵ مامەوە دواتر بۆ حەجکردن چوومەوە مەدینە لەوێش زۆرم تاسەی ئەو دوانە کرد و بەخۆمت بەو خۆیان بێ بچمە سەردانیان کە چوومە سەر گۆڕی عتەبە ڕوانیم درەختێکی سەوزی جوانی باڵا بە تەنیش گۆڕەکەیەوەیە منیش لە خەڵکەکەی ئەو دەور و بەرەم پرسی بەم درەختە جوانە ئەڵێن چی و گۆڕستانەکە ناوی چییە؟ وتیان گۆڕستانی بووکوزاوە شەهرەزاد و تیەجێڕنەوە کە هندی کچی نوعمان جوان و شۆخ و شەنگی سەردەمی خۆی بوو لای حەجاج وەسفی جوانی ئەو کچەکەن ئەویش حەزی لێکات و سامانێکی زۆر ئەدا ئەمجا لێی مارەکەن دوای گواستنەوەی بە چەند ڕۆژێک حەجاج ئەوێ بچێتە لای کاچێتە ژوورەکەی سەیرەکە هەند لەبەر ئاوێنێک سەیری دەم و چاوی خۆیە کات و بە شعر جنێ و بە حەجاجەدا حەجاج بەرە و دواکشێتەوە ناهێڵێت هەند ببینێ دوای ماوەیەک حەجاج ئەیەوێت تەڵاقی بدا بۆ ئەو مەبەستە عەبدوڵای کوڕی تاهر ئەکاتە وەکیلی خۆی و ئەینێرێتە لای هند کە تەڵاقی بدا عەبدوڵا چێت لای هندوەڵێ حەجاجی کوڕی محەممەد منی کردووە بە نوێنەری خۆی و ئەم دو هزار درهەمەی پاشەکێکەتی بە مندا بۆ نردویت و ئەوێت تەلاقت بدا هندی ژەڵێ بەو خۆی عبدوڵە ئەو ڕۆژانەی کە لەگەڵ ئەودا بووم خۆشیم نەدیوە لەبەرەوە کە تەلاقیشمدا هیچ نیگەران نیم پەشیمانیش نیم جا ئەو دو هزار درهەمەش مژدانەی ڕزگار بوونمان لەو حەجاجە دیاری و مژدانی منە بۆ تۆ چونکە لەو سەگەی هۆزی سەقیف ڕزگارم بوو وەصفی جوانەکە هێن گەشتە لای میری مسلمانان عبدولمەلی کوڕی مەروان ناردی داوای کرد هند نامێکی بۆ خەلیفە عبدولمەلی کوڕی مەروان نرد کە ڕازیە شووی پێ بکە بەڵام تەنیا یەک مەرجی هەیە ئەگەر پرسیت مەرجەکە چییە ئەڵێم ئەبێت حەجاج ڕەشمەی وشتری کەژاوەکەی من بگرێت و بەپی پەتی بمهێنێت بۆ لای تۆ خەلیفە کامەی بیست زۆر پێکەنی وتی حەجاج چار نییە فەرمانی شاهانە پەسەند بکەیت ئەمجا حەجاج نردی کە بەهین بڵێن باجلی بووکێنی لەبەر بکە ئامادەبێ کە بوو خراە کەژاوە فەرمانیاندا بە کەریم ڕەشمەی وشتری کەژاوەکەی گرت و بەپێی پەتی هند بە درێژایی ڕێگاکە لاقرتەی بە حەجاج کرد و گاڵتەی پێکرد و پێی پێکەنی ئەمجا بە پێخەسوەکەی وت پەردەی ئەم کەژاوە هەڵبدەوە کە هەڵی دایەوە تێر بە حەجاج پێکەنی حەجاجیش ئەم شعرەی وت ڕەنگە شەوێک من وەهام کوشت بیت بە تاکی ئەشکم پێ هەڵڕشت بیت پێکەنە ڕۆشتە گەر نابێ دەماغ لێت بدەم بەشی هەریەک مشت ئەبیت هندیش بەدەم لا قرتێکردنەوەم شعرەی وت هیچ نەبوو جاران ڕحمان سوڵتان بوو لە دەست چوو هەرچی پارە و سامان بوو سامان و پارە ئەگەڕێتەوە هەر ئەشقە لە بری قەت نابێتەوە هند لەگاڵتە پێکردن و لاقرتێکردن نەکەوت تا گەشتە بەر کۆشکی خەلیفە ئەم جا دینارێکی بەردایە و بەروشتری کەژاوەکەی و بان کرد وشترەوان درهەمێکم لێبەربووە بۆی بگەڕێ بمدەوە حەجاج دانەوی و پێیوت خاتوون ئەوە دینارەکەیە هند وتی نەخێر درهمێکە پەنجا فلسێکە حەجاج و تێوە دینارێکە هند وتی سوپاس بۆخوا کە لە بری درهمێک دینارێکی پێبەخشیم بێنە بیدە دەستم حەجاج زۆر تەریق بووە ئەم جاگەیان دێ کۆشکی خەلیفە و بردیە ژوورەوە ئەگێڕنەوە لە سەردەمی خەلیفایەتی سولەیمانی کوڕی عەبدولمەلیکدا کابرایەک هەبوو ناوی خەزێمەی کوڕی بەشەر بوو ئەم پیاوە لە تیرەی بەنی ئەسد بووە پیاوێکی دەوڵەمەندی نان بدە و بەخشندە بووە بۆ براکانی زۆر باش بووە بەو شێوەیە ژیاوە تاکو توانای نەما و لە ماڵەوە لی کەوت تاکو ماوەیەک براکانی و ناسیاوانی سەردانیان نەکرد و دەستگیرۆیان نەکرد دواتر ئەوانیش لێی بێزار بوون و دەوروبەری چۆڵ بوو خەزیەمەش هەمیشە کاتی خۆی دیوەخانی پڕ لە میوان و براکانی لە دەوروبەر بوون ئێستاش خەڵکەکە پشتی تێکردووە و ماڵچۆڵە بۆیە بڕیاریدا دەرگای ژوورەکەی لەسەر خۆی دابخات و نەچێتە دەرەوە تاکو ئەمرێ دواتر ماڵ زەخیرە و خواردنی تیانەما خەزیێمە سەراسیمە بوو نەیەزانی چی بکە والی جەزیرە کە ناوی ئەکرەمەی فەیاز بوو هاوڕێی خەزیێمە بوو ڕۆژێکیان لە دەور و بەرەکەی پرسی ئاخۆ خەزیێمە چۆن بێ پێیانوت کارێکی بەسەر هاتووە هەرمە پرسە ئێستا دەرگای لەسەر خۆی داخستووە و لە ماڵ نایەتە دەرەوە ئەکرەمەوتی ئەوە لە شەرمنی و دڵفراوانی خۆیەتی وا دەرگای لەسەر خۆی داخستووە بۆ شەو ئەکرەمە بە خزمەتکارەکەی وت ئەو ئەسپەم بۆ زین بکە بە دزی ژن و مناڵەکەیەوە چووە دەرەوە بە خزمەتکارەکەشی وت ئەو تورەکە پارەم بۆ هەڵبگرە و شوێنم بکەوە کەوتە ڕێ تا گەشتە بەردەم ماڵی خەزێمە ئەمجا پارەکەی لە خزمەتکارەکە وەرگرت و پێوت بڕۆ دوور بکەوەرەوە و دابەزی و پاڵی بە دەرگاکەونە خەزێمە خۆی هاتە دەرەوە تورەکە پارەکەی دا دەست و پێیوت ئەمە بگرە پێی بژی خەزێمە لێ وەرگرت هەڵی سنگان قرس بوو تورەکەکەی خستە زەوی و ڕەشمەی ئەسپەکەی لە دەرەوە گرت و پرسی بە قوربانت بم تۆچەی درهمن لەو لایشەوە ژنی ئەکرەمە بۆ مێردەکەی گەڕا مێردەکەی بەو شەوە لە ماڵ چوو بۆ دەرەوە کاتێک مێردەکەی گەڕایەوە چووە بەردەمی وتی ئەی ئەکرەمە بەم نیوەشەوە دیارە یان لای ژنی دووەمەت بوویت و من نەمزانیوە ژند بەسرم هێناوە یان لای دۆستەکەت بووی ئەکرەمەوتی خوا بتگرێ بەخوا لە هیچ شوێنم دەم بووم لەوانەی تۆوتت ژنەکەیوتی کەوا بوو ئەبێت پێم بڵێ لەکوێ بووی ئاکرەمە ناچار پێیوت گەر پێت بڵێم لای کەس نایڵیت وتینا ئەم جا بە سەرهاتەکەی بۆ چڕایەوە ئەمجا لی پرسی حەزەکەیت سوێندیشت بۆ بخۆم ژنەکەی وتی نە دڵم ئارام بووە خەزیمەش لای خۆیەوە براو هاوڕێکانی ئاش کردەوە و سەری ماچکردن ئەمجا دەستی بە ماڵەکەی داهێناوە خۆی کۆکردەوە و ڕۆیشت بۆ سەردانی خەلیفە سلێمانی کوڕی عبدولمەلیک کە ئەو کاتە لە فەڵستین بوو کە گەیشت بە دەرگاوانی خەلیفەی وت بڕۆ پێی بڵێ خەزیمایەوێ بتبینێ خەزیمە بەهۆی ئەو بەخشندەیەوە لە ناو تیرەکانی عەربدا ناسرا بوو خەلیفەش ئەیناسی کە چووە ژوور خەلیفە بەخێری هێنا و لی پرسی زۆر دەمێکە نەمبینیوی خێرە ئەوی ژووتی قوربان لەبەرەوەی زۆر بێحاڵ بووم ئەمجا پرسی ئەی بۆچی هەوڵت نەدا کە ئێمە بزانین خۆی گۆڕی بوو نەم ناسیەوە ئەمەندەی وت من لابەری قۆرتی بەردەم کەسە بەخشندە و نان بدەکانم خەلیفە و یەمانی کوڕی زۆر بە تاسەی ناسینی ئەو کەسەوە بوون بۆیە وتیان ئەگەر بمان ناسیە پاداشتی ئەو چاکەیەمان ئەدایەوە ئەمجا فەرمانی شاهانەی بۆ دەرکرد و کردی کارجێڕی دەوڵەت لە شوێنی ئەکرەمە دانرا ئەکرەمە چوو بۆ پێشوازی خزیەمە و بەخێری هێنایە و خەلیف فەرمانی دا بە کەفاالت بەربوو بەو مەرجەش ئەبێت بە دوواداچوونی بۆ بکرێت ئەمجا سەرنجیدا پارێکی زۆر ون بووە ئەمجاوتی ئەبێت ئەو پارەیە بدەیتەوە بە دەوڵەت ئەوێژوتی چیەکەیت بیکە چونکە پارەم نییە بیدەمەوە ئەمجا فەرمانیدا بیخەنە زیندانەوە نزیکەی مانگێک بند بوو زیندانی بوونەکەی کاری زۆر تێکرد هەواڵی بەند بوونەکەی ئەکرەمە گەیشتە لای ئامۆزاکەی ئەویش زۆر پێغەمبار بوو کارێکەرێکی هەبوو زۆر زیرەک و دانا بوو بانگی کرد و پێوت بڕۆ بۆ ماڵی خەزێمە هەر ئێستا و بەپەلە پێی بڵێ هاتووم ئامۆژگاریەکت بکەم هەر کەسێکیان وتیان دەی بڵێ تۆیش بڵێ ئەمەوێت بە تەنیا بەوالی بڵێم کە هەردووکتان بوون پێی بڵێ ئەرێ ئەوە تۆچێت کردووە ئەوە تۆڵەی ئەو کەسەی قۆرتی بەردەم کەسە بەخشندەکان لادا بەوە ئەدەیتەوە زیندانی ئەکەی کۆت و زنجیری لە گردن و پێ دەی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تیکە خەزێمەی والی دورگە ئەمەی بیست هاواری کرد ئای هاوار بۆچی ئەمە ئەوە کەنیزەکە وتی بەڵێ خۆیەتی ئەمجا فەرمانی دا ئەسپیان بۆ زین کرد و هەندێک لە گەورە پیاوانی دەوروبەری لەگەڵ خۆی برد بۆ زیندانەکە و بە دەرگاوانی وت ئەو دەرگایە بکەرەوە چووە ناو زیندانەکەەوە خەڵکەکە بە دوایدا کە عکرەمەی بینی هێندەیان لێ داوەشڵەژاوە سەری داخست دواتر چوە پێش و سەری عکرەمەی ماچ کرد ئەویش پرسی چی تۆی گۆڕی وایستا سەر ماچەکەی خەزێمەوتی پیاوەتی و بەخشندەی تۆ و نمەک بە حرامی خۆم. عەکرەمە وتی خوا لە هەردووکمان خۆش بێ خەزیمە فەرمانی دا کۆت و زنجیرەکە لە عەکرەمە بکەنەوە ئەمجا پێوەنەکەی هێنا و کردیە پێی خۆی ئەکرەمە پرسی ئەوە بۆ لە پێی خۆتیەکەی ئەیژوتی تاکو وەکو تۆ ئازار بچێژم ئەمجا بە پیاوانی دەوروبەری و بەعکرەمەی وت ئەمەوێت هەر ئێستا بچین بەرە و ڕەملە بۆ لای خەلیفە سولەیمانی کوڕی عەبدولمەلیک خەڵکەکەی دەوروبەری دوای چەند ساعتێک ئامادەبوون کاروان بەڕێکەوت کە گەیشتن دەرگاوان هەواڵی دا بە خەلیفە کە خەزێمە ئەوێت بتبینێ خەلیفەش لە دڵی خۆی داوتی خەزێمە لە خۆیەوە خۆی ناگەێنێتە لای من دیارە کارێکی گرنگی هەیە ئەم جا ڕێی پێدان و چوونە ژوورەوە خەلیفە لی پرسی خێرەوە هاتوویت خەزێمەوتی لابەری قۆرتی بەردەم کەسە بەخشندەکانم دۆزیوەتەوە ئاگادارم کە تاسەی ناسینی ئەو پیاوە کەی هاتم مژدەت بدەمێ خەلیفە پرسی ئەو کەسە چێ دەرچوو خەزێمەوتی ئەکرەمەی فەیاز ئەم جا خەلیفە ئەکرەمەی بان کرد و لای خۆی و ئەم لاو ئەو لای ماچ کردوتی ئەکرەمە ئەو چاکەی کردت بە خراپە بەسەردا شکایەوە ئەم جا فەرمانی دا بە ئەکرەمە کەچی پێویستە لەسەر کاغەزێک بۆی بنووسێ ئەویش لە جێ خۆیدا پێویستیەکانی نووسی و خەلیفە فەرمانی دا بۆی ئامادە بکەن لە سەرو ئەوانەی شەوە دههزار دینار و بیست دەست جلوبەرگ کردە سەرکردەی دورگە و ئەرمینیا و ئازربایجان ئەمجا بە عکرەمەی وت ئێستاش بەدڵی تۆکەم گەر بتەوێ لەسەر کار لای بدەم لایەدەم گەر حەزەکەی لە شوێنی خۆی بمێنێتەوە بابمێنێتەوە سلاوی سورە ناتق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.